بە کردەوە خراپەکانی خۆمانمان لەگەڵ نەکا و لە بەڵا و مسیبەتی دنیا و قیامەت ئینشا ئەڵڵا بە دوورمان کا ئیماندارانی بەڕێز بە بۆنەی ئەو بوومە لەرز و زەمین لەرزەی کەوا لە بەشی کوردستانی سەر بە تورکیایدا و هەتا ئەمڕۆ لە ڕۆژی یەکشەممەوە زیاتر لە پێنج سەد کەس ئەوەی کە ئەهلی ئیمانە ئیشاءاللە پلەی شەهیدی وەرگرتووە چونکە لە فەرمودەی پێغەمبەر صلی الله علیه و سلم هاتووە هەر کەسێ لە ژێر دار و بەردا و خانووی بەسەرا بڕوخێ و بمرێ لە ڕۆژی قیامەتا لەگەڵ شەهیداندا خوای پەروەردگار حەشری دەکا پێنج سەد شەهید و زیاتر لە پێنج سەد کەس و زیاتر لە هەزار و شەش سەد بریندار و هەشتا باڵەخانە و بە هەزاران خانوو و چل و نۆ مامۆستای بێسەر و شوێن مامۆستای قوتابخانە کە بێسەر و شوێنن تا ئێستا لاشەکانیشیان نەدۆزراوەتەوە ئێمە بەو کارەساتە دڵخەمبار بووین لەبەر ئێوە ئێمە بەم ئیسلامە بەو ڕەحمان و ڕەحیمەتی خوای پەروەردگار کە خستویەتێ دڵ و دەروونمانەوە بە بیستنی هەر کاریسەیەک لە هەر شوێنێکی جیهاندا دڵمان پێی تەنگ دەبێ و بە واجبی خۆشمانی دەزانین قسەی لەسەر بکەین ئەوانەی کەوا لە کوردستاندا ئەو کارەساتە گەورەیان بەسەرا هات لە ڕووی دینەوە مسلمانن هاودینمانن کەواتە هاوخەمیانین لە ڕووی نەتەوایەتیەوە کوردن هاوزمانمانن لە ڕووی نیشتیمانەوە هەموومان یەک نیشتیمانی گەورەی دابەشکراومان هەیە کە کوردستانی گەورەیە و بەداخەوە دەستی ناحەزانی ئیسلام و دوژمنانی قورئان کوردستانیان پارچە پارچە کرد و هەر یەکەی بەلایەکە تەنانەت داخ و مەخابن گەورەتر لەو بوومەلەرزەیە ئێمە وەکو کەسێک قسە دەکەین بەردەوام لەم مینبەرەوە نەهسەر بە هیچ حیزبێکین لەم سەد جیهانەدا لەم کوردستانەدا و لەم عێراقەشدا نە پیاوی کەسیشین و نە منەتیشمان ڕۆژە لە ڕۆژان بە کەس هەبووە قسەیەکی پێخۆشەیان نا مەبەستم لە کاربەدەستانی وڵاتە ئەوەی حەق و ڕاستی بێت لە ناخمانەوە لەسەر زمانیشمان بۆ میلەتەی خۆمانی دەڵێین بەداخەوە لە بومەلەرزەکە خەمبارتر ئەوەیە پارچەیەک کوردستانی گەورە وڵاتێک چل ملیۆن نەفەری هەبێ کەچی هەر یەکەی سەر بەلایەک بێ و دابەش کرابێ لەناو خۆشیا دوژمن بەخۆی بێ کوردە تورکە کێویلەیەک بێ بە ئارەزووی خۆی سنوری وڵاتەکەت ببەزێنێ کابرایەک کە ورچ بە شوێنێک ڕازی نییە بڵێت لەوێشا دەژیم هەر بڵێ وازت لێ ناهێنم کەچی کوردێکی خۆمان بڵێ دەستت خۆش بێ وەرە دەرگات بۆ کراوەتەوە چۆنی لێدەی لێیدا ئەوە لە بوومەلەرزەکە ناڕەحەتترە بەلای ئەهلی ئیسلام و کوردپەروەری ڕاستەقینەوە ئەوە داماوییە وڵاتی وا هەیە هەزار کەسە دەوڵەتە چل ملیۆن کورد لەم سەرزەمینە دەژیا بێ دەوڵەتە ئێمە لە هەرێمی کوردستانە خۆزگەم دەخواست کاتێک کە ئەوانە سێ مافیان بەسەر ئێمەوە هەبوو مافی مسلمانەتی مافی هاوزمانەتی و کوردایەتی مافی ئەوەی خەڵکی یەک وڵاتین دراوسێمانن ئەوانە لە ئەسڵا دراوسێی ئێمەن چونکە ئێمە یەک نیشتیمان کۆی کردوینەتەوە کە کوردستانی گەورەیە ئەبێت ڕۆژێکیش سنووری ئەو کوردستانە گەورەیە بە ئیزنی خوای پەروەردگار جارشکە دیاری بکرێتەوە لەسەر خەریتەی نوێی جیهاندا بەڵام ئەو کاتە ئیسلامێک حاکم بێ نەک عرە خۆرێک و شەڕواڵ پیسێک و دز و جەردەیەک بەڵێ پێمان خۆش بوو بوونی خۆمان سەلماندایە ئێستا کۆمەک کۆ دەکرێتەوە لە زۆربەی شار و لە شارۆچکەکان و لە ناو ڕێکخراوەکاندا خۆمە بۆ خۆی کارێکی باشە بەڵام لەوە باشتر ئەوە بوو کە ئێمە وەکو حکومەتی کوردی ئەم بەرپرسانەی ئێمە نازانم جاری وا ڕاوێژکارەکانیان باش نین بۆ خۆیان کەمتر هەست بە شت دەکەن ئەبوایە وەکو حکومەتی کوردی بیان کە ئەمەش ملیۆنێ دۆلاری ئێمە بە ناوی دەوڵەتی کوردی باشووری کوردستانەوە بۆ ئەو کەسانی کە لەو لێقەومانەدا ئەو کارەساتی بوومە لەرزەیان بەسەرا هاتووە یعنی تۆ بۆ خۆت دەتسەلمان کە من پارچە پارچەیە لە کوردستانەکەم ئاڵای هەیە دەوڵەتی هەیە بوونم هەیە بە شوێرایی چاوی تۆی تورک ئەوەتانە من کۆمەک بۆ براکانی خۆم و بۆ هاونیشتیمانیانی خۆم و هاوزمانانی خۆم دەنێرم ئەمە نەبێت لە مزگەوتان و لە شوێنان کۆمەک و دەسە سڕ ڕاخرێ ئەوە بەوە ناکرێ ئەوە بەوە دەکرا حکومەت بە ناوی حکومەتی خۆمان و پەرلەمان و کوردستان و سەرۆکاتی ئەنجومنی وەزیرانی هەرێمی کوردستانەوە ئەو کۆمەکەی بناردایە و بوونی دەوڵەتی خۆی ئیعلام کردایە لەوێدا بەڵێ ئێمە بەو کارەساتە دڵناڕەحەت بووین فرمێسک لە چاومان هات کاتێ دەبینی بەڕاستی مەساتێکی گەورەیە ئەو هەموو خانوو بەسەر خەڵکا دەڕوخێ چەند کەسی دەوڵەمەند لە یەک سەعاتا سفر دەبێ هیچی نامێنێ مناڵێکی چواردە ڕۆژە جاری وایە خی پەروەردگار بە معجززەیەک ڕزگاری کرد دوای دوو شەو و دوو ڕۆژ بە سەلامەتی لە ژێر دار و پەردوێ هێنانە دەرەوە چواردە ڕۆژ بوو لە دایک بوو بوو دوێنە دوای نزیکی پێنج ڕۆژ گەنجێکی تەمەن نۆزدە ساڵیان بە سەلامەتی هێنایە دەرەوە ئەبێت چەندی تری زیندوو هێشتا لەژێر ئەو دار و پەردەدا بێت دەچینە خزمەت قورآانی پیرۆز لە هەموو کارەساتێکە بەسەر مرۆڤایەتیدا دێ و لە دەوروبەرمان ڕوودەدا ئێمەی مسلمان دەرس و عیبرەتێک وەردەگرین قورئانی پیرۆز دامان دەچڵەکێنێ و دەفەرمێ بسم الله الرحمن الرحیم اذا زلزلت الارض زلزالها ئای بەندەکان ئێوە ڕۆژە ئەبیستن بوومە لەرزەیە لە فڵان شوێنی داوە کە ئەمە بوومە لەرزە بچووکەکانە ئەمە هەرە بچووکەکەیەتی لە جیهانە کەمەی ڕۆژی یەکشەمە لە کوردستانی سەر بە تورکیا ڕوویدا ئەمە هەرە بچووکەکەیەتی ڕۆژێک بەڕێزان ئەم دنیا بە بوومە لەرزەیەکی گەورە کۆتایی پێدێ اذا زلزلت الارض زلزالها خوا دەفەرمێ ئای لەو ڕۆژەی کە بومەلەرزە گەورەکە ڕوودەدا کە ئەوە ئاخر بومەلەرزەیە لە جیهاندەدا و بومەلەرزەی تر نابیندرێتەوە چونکە دنیا کۆتایی پێدێ سبحان الله ڕۆژێکە بەری بەیانیە پێغمبەری خوا ساسان فەرمووی ڕۆژی جمعەیە لە نوێژی چێشتەنگا و بەدواوە نزیکی سەعات نۆیە ئەم زەوێ یەک پارچە ڕادەژێ زەوی بارە قورسەکەی کە لە ژێریایەتی فڕێی دەداتە دەرەوە بە ڕەحمەتی خوای پەروەردگارە ئەم زەویە ئەو مادانەی بۆی خەزن کردوین بە پێی پێویست دەمانداتێ ئەینا بیرە ئاوێک کە دەگاتە ئاو بە ڕەحمی خوا ئەو مستەوایە نەوەستێ وەڵایی شارێک وێران دەکا کاتێک کە لە مێژوودا لە زانستی جوغرافیادا دەڵێت کە بیرە نەوتەکانی بابە گوڕگوڕ لە کەرکوک هەڵکەندران بیرێکیان فوارەی کرد ئەگەر مهندیسە ئەمریکیەکان فریانەکەوتنایە و حازر نەبوونایە هەموو کەرکک و دەوروبەری نەوت داگیر دەکرد نەدەوەستایەوە ناخی زەوی گەرمە پاڵی پێوە دەنێ بۆ دەرەوە تەنها لە یەک بورکانی کۆتۆباکسیدا زەوی کاتێک قڵشیدا بە بومەلەرزە و بورکانەکە دروست بوو بەردێکی فڕێدایە دەرەوە بۆ مەسافەی نۆ میل کە ئەو بەردە قورسەکەی دوو سەد تێن تەن بوو واتە دوو سەد هەزار کیلۆ قورس بوو نەوەد میلیش فڕێدا بەرەو ئاسمان ڕۆژی قیامەت و ئەخرەجەتی الأرض و ئەثقالەها لەگەڵ بوومەلەرزەکە بورکانیش ڕوودەدا ئێستا بەڕاستی زانستی جیۆلۆجی دەڵێ ئەم قورئانە کەلامی خوایە ئەینا پێغەمبەری خوا صلی الله علیه وسلم خۆ لە هیچ زانکۆیەک ئەم زانستەی نەخوێندووە دەفەرمێ هەر وەختێ بوومەلەرزە ڕوویدا زۆر ئیحتیمالی شەیە بورکانیش ڕوودا بورکان و بوومەلەرزە زۆر لە یەک نزیکن بۆیە قورئان بە یەکەوە لە سوڕەتەکەدا باسی کردوون بەڵێ لەو ڕۆژەدا ئەو بوومەلەرزە گەورەیە یا ئەیها الناس اتقوا ربکم ان زلزلة الساعة شیء عظیم خوا دەفەرمێ کە ئا ئەم بوومەلەرزە بچووکانەی دنیاتان بینی ئەی مرۆڤ ئەی خەڵکینە یا ئەیها الناس ئەی بێدینەکان ئێوەش نەگاری ئەهلی ئیمان خوا لەگەڵ هەموو خەڵکێتی وەرن بە ئاگا وەرنەوە وەرن لە خوای خۆتان بترسن وەرن ڕوو بکەنە خوا وەرن داوای لێخۆشبوونی لێ بکەن وەرن ئیتاعەی خوا بکەن چونکە ئا ئەمە دەتان هەژێنێ ئەی بوومەلەرزە گەورەکەی هاتنی قیامەت بەڕاستی ئا ئەوە شەیئون عەظیم ئەوە گەورەیە ئەوە دەنگ و باسی ناو دەنگ و باسانە باشە بەڕێزان بۆچی بوومەلەرزە ڕوو دەدا لە ناخی زەویدا کاتی خۆی مانگ ڕۆژ ئەستێرەکان زەوی هەموو یەک تۆپەڵی ئاگری بووە خوای پەروەردگار ئەمری کردو لێک بوونەوە بەم ملیۆن و ملیارەها ساڵ تا ئەم زەوێ سارد بۆتەوە ئەمجا بە کەڵکی ئەوە هاتو ئادەمی لەسەری نیشتەجێ بێ ئەمجا توێکڵەکەی سی سانتینی زەوی کشتوکاڵ بڕوێنێ لە ناخی ئەم زەویەدا یەک پارچە ئاگر هێشتا سارد نەبۆتەوە بەردەوام لە کوڵاندایە و دەکوڵێ، ئەو بومەلەرزەیە لە ناخی زەویەوە لە ناوشی زەوی دێتە دەرەوە، توێکڵی زەوی یەک چینی نەوەد کیلۆمەتر بەردی بازڵتە، نەوەد کیلۆمەتر نزیکی لێرەوە تا دەچێ ڕانیە و ئەوانە زیاتر بە قوڵایی زەویدا یەک پارچە بەردە، بەردێکی گەلێ ڕەق کە بەردی بازڵتە، سبحان اللە ئەو بومەلەرزە کە لە ژێرەوە دێ ئەو بەردە نەوەد کیلۆمەتر دەتەقێنێ بۆ سەرەوە. نەوەد کیلۆمەتر کە ئەو هەناسەیە داتەوە لە ناخی زەویدا ئەو نەوەد کیلۆمەتر درس پێ دەدا ئەمجام هەناسەی دەگاتە سەر زەوی و ئەم دنیا یەک شەقشەقە ڕادەژێ بەڵێ خوای پەروەردگار بەم بوومە لەرزەیە ئاگادارمان دەکاتەوە ئەی چەند چەکاتە لەم سەر زەوێدا خوای پەروەردگار ڕەحمی کردووە ئەم ئاگرە لە ناخەوە دەکوڵێ و کەچی تۆ ئەمینی ئەم من جعل الأرض قرارا کێ هەیە ئەم سەر زەوێ ئارام کردبێتەوە غەیری ئەڵڵا بەس بەخوا ئارام دەکرێتەوە بوومەلەرزە بۆ ڕوودەدا بوومەلەرزە غەزەبی خوای پەروەردگار نییە بۆ ئەهلی ئیمان خاڵ یەکەم بە ئاگاهێنانەوەیە بەڕاستی بەداخەوە ئێمە ئەوەندەمان باسی مردن لەم ڕۆژگارە گوێ لێ دەبێ یعنی جاڕس بووین مێشکمان خانەکانی پڕ بووە لە باسی خوێن و باروت و کوشتن ئەی نا بەڕاستی کاتێک کە دەڵێ لە مەسافەی چەند سانیەیەکی کەما پێنج سەد کەس زیاتر گیانی لەدەستدا و هەزار و حەوت سەد کەس بریندار بوو چل و نۆ مامۆستای خوێندنگای خاوەن شەهادە بێ سەر و شوێن بوو ئەبێت تۆ داچڵەکێی داچڵەکێی بە ئاگا بێیتەوە وما نرسل بالآیات إلا تخویفا هەموو ئەو نیشانانەی خوا نیشاندا دەدا خەڵکینە بۆ بە ئاگاهێنانەوە و ترساندنتانە باشە تۆ لەو ماڵە ئەمینەی خۆتدا حسابی کابرایەک دەکەی کە ئێستا لە شاری وانی کوردستاندا سوراحەیەک ئاو لە دەرەوە دانێ لە مەسافەی یەک سەعاتا دەیبەستێ تۆش بۆ خۆت لە ماڵی خۆتا بەتانی گەرم بە خۆتا دەی و جلوبەرگی گەرم بەرەو زستان دەڕۆی دەپۆشی باشە خوای پەروەردگار لە دەسەڵاتی تێدا نیە ئەوەش بەسەر تۆ بێنێ دەی شوکری خوا بکە دوعای خێر بۆ ئەو بڵێ خوایە حەمد و سەنا بۆ تۆ کەوا لە مناڵیەوە پارە پێکەوە دەنێم تا ئەم خانوەم کردووە لە یەک سانیەیا خوایە دەتوانی لێم بستێنی تەکەبور بە کۆشک و تەلارەکەتەوە لێ مەدە ئەوانەی لەوێ باڵەخانە هەبووە هەژدە قات بووە لەگەڵ زەویدا سفر بوو مەڵێ ئەمە خانوەکەی منە و چەند قات بەسەر ماڵی ئەو هەژارەی تەنیشتمەوە بەخوا ئەو خانوە گڵاو گەڕەکەی ناشرین کردووە والله هەبووە ئالێرەدا وتوێتی وەڵایی گەڕەکەکەمان زۆر ڕاقیە وەڵایی خانوەکەشم بێ عەیبە بەس ئام دراوسێ نەوەیە بیفرۆشێ نەوەیە چاکی کە ئەم خانوگڵە دیمەنی ئەم گەڕەکەی ناشرین کردووە تەکەبوری بەسەرا لێ مەدە برام ئەو هەژدە قاتەی تۆش لە یەک سانیا معڕەزە لەگەڵ لەوانەیە ئەو ڕزگار بێ بەس تۆ ئەوەندە چیمەنتۆ شیشت بەسەرا دێ ڕزگارت نابێ خوا ئەمانەمان نیشان دەدا بە ئاگا وەرەوە ئەمە بە هی خوا بزانە لوت بەرز مەکەوە سوزدە بۆ خوا بەرە دوعا بۆ خەڵکی لێ قەوماو بکە بەزەیت هەبێ ئەمە بە هی خوا بزانە و بە هی خۆتی مەزانە شکری خوای لەسەر بکە دووەمیان ئەو کەسانی لە بوومەلەرزەیا تیا دەچن ئەهلی ئیمان بن و شادە و ئیمانی بە حەقیان هێنابێ خوا لە گوناهیان خۆش دەبێ کارێکیان لێ بەسەر دێنێ کە موستەحەقی بەهەشت دەبن، جعل اللە عذابها فی الدنیا، خوا عەزابی ئەم ئوممەتەی منی هەڵنەگرتووە بۆ قیامەت، هەر لە دونیادا بە سێ شت خوای گەورە پاکیان دەکاتەوە، القتل بە ناحەقی دەکوژرێن، گەلێک فەرمووی لە ئوممەتم لە موسڵمانان بە ناحەق دەکوژرێن، خوا بەو کوشتنە ناحەقە لە هەموو گوناهەکانیان خۆش دەبێ و شەهیدیان بە نسیب دەکا، والزلازل بە بوومەلەرزە، ئەهلی ئیمان دەکەونە ژێر دار و پەردوو و چیمەنتۆی بوومەلەرزەوە و خوا پلەی شەهیدیان بە نسیب دەکا. هەر کە لە قیامەتا زیندوو بوونەوە حیسابێکی کەم و دەرگای بەهەشتیان بۆ کراوەیە ان شاء اللە سێیەموان والفتن فیتنەی دین کە ئەم بێدینیە لە هەموو لایەکەوە گەمارۆت دەدا تۆ هەر دەست لە خۆتی دوور دەخەیەوە چۆن ئاگرێک پەلامارت دا بە هەموو شێوەیەک لە بەری ڕادەکەی مسلمان لەم زەمەنی بێدینیەدا ئاوا لەبەر بێدینی ڕادەکە ئەو حەد دەبیستی فڵان شوێنە بێدینیە ئەو تەلەفیزۆنە بیدین نیە ئەو ڕۆژنامە بێدینی نوسیوە دڵت ئازار دەخوا واللە هەموو ئەو دڵ ئازارەی کە بە دڵمان دەگا ئیشەڵڵا کەفارەتی گوناهەکانمان و ئەجری قیامەتمانە نامان گەیەنە تا قیامەت خوا لێمان خۆش دەبێ ئیشەڵڵا بەڵێ خۆشەویستان سێیەم ئەم بومەلەرزانە نیشانەی هاتنی قیامەتن نیشانەی ئەوەیە دونیا گەلێکی ڕۆیشتووە ئەها دەڵێ چەند دەقەی ماوە بۆ مەغریب یەکێ دەڵێ وەڵا چارەگی یەکێ دەڵێ وەڵا دە دەقەی ماوە بەیانی بۆ مەغریب ئەها تەقریبەن دە دوانزە سەعاتە تۆ دەڵێی پێنج دەقەی ماوە ئەو پێنج دەقە لە چاو یانزە سەعات و ئەوەندە دەقەی ترا چەند کەمە کە ئەم بوومە لەرزە زۆرانە بیندران پێغەمبەر صلی الله علیه و سلم فەرمووی نیشانەی ئەوەیە دنیا زۆر زۆری ڕۆیوە و کەمێکی ماوە بە ئاگاوەرەوە بەو کەمەی مەخەڵەتێ خۆشەویستی خوا فەرمووی لا تقوم الساعە حتی یقبض العلم وەڵڵاهی قیامەت نایە هەتا ڕۆژێ علومی شەرعی لەسەر زەوی هەڵدەگیرێ بۆ پرسیارێکی شەرعی دە شوێن بکەی کەس نیە وەڵامێکی شەرعی بداتەوە بەداخەوە تا ڕۆژانە زانا گەورەکانی ئیسلام دەمرن ئەوانەی کە شوێنیان دەگرنەوە جوزئێکی ئەوانەی پێشوو زانستیان پێنێ لە ڕووی شەرعیەوە نەک لە ڕووی زانستی مادیەوە وتکثر الزلازل پیامبەر فەرمووی بوومەلەرزە زۆر دەبێت یەکێ لە نیشانەکانی هاتنی قیامەت ئەوەیە بەردەوام بوومەلەرزە ڕۆژانە دەبیستی کە لە فڵان شوێدا جا بوومەلەرزە لەوە نیە زەمینەکە بلەرزێ بور کەن لافاو گەرمای زۆر ئەمە هەموو زەلازیلە ئەوەی کە زەوی دەهەژێنێ ويتقارب الزمان و فەرمووی زەمان نزیک دەبێتەوە لە یەک بەرەکەتی تەمەن نامێنێ دوێنێ جمعە بوو سێکە ئەمڕۆ جمعە هاتەوە هەر ئاوا دەکەی خورە خۆ بەیانی بوو نەم هیچم نەکرد خۆ ئێوارە هات ئەها نازانی ئەمە ئەوە وتاری جمعەمان ئامادە نەستێکی ئاوا دەکەی خورە خۆ جمعە هاتوەتەوە نازانی کات مانگ کابرا کرێچێ کرێکەی تەواو نەکردو سێگر کرێی مانگی دووەمی بەسەر هاتەوە مانگ بۆ خۆی دەڕوا زەمن بۆ خۆی دەڕوا وتظهر الفتن و فیتنەیی زۆر دەبێت لە ماڵی خۆ نەچێ دەرەوە قازانستە چونکە فیتنەیە خەت دەگرێ ویکثر الهرج القتل القتل فەرمووی کوشتن زۆر دەبێ کوشتن زۆر دەبێ ڕۆژ نابێت تۆ نەبیستی فڵان کەس کوژرا ئەوەندە کەس کوژرا ئەوەندە هەزار کەسە کوژرا حتى يكثر فيكم المال فيفيض ماڵ سەڕێژ دەکا بەڵام کەس لێی بەختەوەر نابێ پارە یەکجار زۆر دەبێ پێغەمبەری خوا صلی الله ئەو زەمەنەکە فەرموویەتی بە دیرهەم خەڵق قسەی کردووە نەک بە دیناری ئاڵتون فەرمووی ماڵ ئەوەندە زۆر دەبێ لەسەر خەڵکەوە دەڕژێ بەڵام کەس ئاسوودە نابێ پێی ئەمە یەکێ لە نیشانەکان ئەوەیە کە پێغەمبەری خۆشەویست صلی اللە علیە وسلم فەرمووی بوومەلەرزەی زۆر نیشانەی هاتنی قیامەتە و بین یدی ساعەتی موتان شدید و بعده سنوات الزلازل پێش هاتنی قیامەت و کۆتایی دنیا پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم فەرمووی مردن یەکجار زۆر دەبێت خەڵک بە کۆمەڵ دەمرێ بەسەر یەکەوە حربە عالەمیەکان ڕوودەدا فەرمووی دوای ئەوە ساڵانێک پەیدا دەبن بوومەلەرزەی گەلێک دڵتەزێنیان تێدا ڕوودەدا پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم ئەمەی فەرموو بە ڕووکاری زانستی بێ ئەبوایە لە ئەوەڵی زەمانەوە بوومەلەرزە زۆرتر بوایە بەڕێزان چونکە ناخی زەوی ئەو کاتە گەرمتر بوو ئەبوایە تا بەرەو قیامەت بڕۆی زەوی سارتر دەبێتەوە بوومەلەرزە کەمتر بێ کەچی پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم چونکە هەموو قسەکانی وەحی خوایە هیچی قسەی شەخسی خۆی نییە ئەم حەقیقەتە عیلمیەی هەزار و چوار سەد و سی و ئەوەندە ساڵە لەمەو پێشدا بەگوێی خەڵکە کە هەموو زانای دونیا ناتوانن ڕەتی بکەنەوە بەڵکو ملی لە ئاستادا دەنەوێنن فەرمووی حەتا زەمەن بڕواتە پێشەوە بومەلەرزە زۆرتر دەبێ جا من لەم جومعەیەدا چەند ئامارێکی وردم وەرگرتووە کە زانای گەورە مۆڵت پسپۆڕی بواری بومەلەرزە ئەم پیاوە مسوڵمانیش نییە ئەمە قسەی پیاوێکە کە مسلمان نیە شاهیدی بۆ ڕاستگۆیی پێغەمبەری ئەکرەم دەدا صلی الله علیه وسلم کە بەڕاستی ئەگەر پێغەمبەری خوا نەبێ قەت نەیدەتوانی قسەی وا بکا فەرمێ حەتا بەرەو قیامەت دەڕۆی نیشانەی ئەوەیە بومەلەرزەی زیاتر ڕوودەدا تەماشاکە پێش میلادی عیسا حەزرەتی عیسا سەلامی خوای لەسەر بێ لە ماوەی هەزار و حەوت سەد ساڵدا تەنها پەنجا و هەشت بومەلەرزە لە پێش لەدایکبوونی عیساوە ڕوویداوە لە هەزار و حەوت سەد ساڵدا تەنجا تەنها پەنجا و هەشت بومەلەرزە ڕوویداوە تەنها چواریشیان ماڵوێرانکەر و زۆر بەهێز بوون بەڵام لە لەدایکبوونی حەزرەتی عیساوە کە ئێستا دوو هەزار و یانزەیە واتە لە میلادی حەزرەتی عیساوە تا سەدەی نۆهەم نۆیەمی زاینی نۆ سەد ساڵ لە ماوەی نۆ سەد ساڵە نۆ سەد بوومە لەرزە ڕووی داوە سەد و نەوەد و حەوتیان هەژێنەر بوون. لە سەدەی نۆ تا پانزە، لە ماوەی شەش سەد ساڵ، تا زەمەنەکە دەچێتە پێشەوە، پێنج سەد و سی و دوو بوومەلەرزە ڕووی داوە، چل و چواریان بەهێز بوون. لە سەدەی شانزە تا هەژدەی زایینی، لە دوو سەد ساڵە، لە سەدەی نۆ تەماشاکە تا پانزە، بە شەش سەد ساڵ پێنج سەد و سی و دوو بوومەلەرزە ڕووی داوە. کەچی دوای ئەوە لە دوو سەدەی شانزە بۆ هەژدەدا، لە دوو سەد ساڵە، بوومەلەرزەکە بووەتە دوو هەزار و هەشتا و چوار بوومەلەرزە. سەتیان بەهێز بووە. سەدەی نۆزدە تا ناوەڕاستی سەدەی نۆزدە سی و دوو هەزار و چل بوومەلەرزە ڕوویداوە، زۆربەی هەرە زۆریان ماڵ کاولکەر بووە. ها پێغەمبەر صلی اللە علیە و سلم فەرمووی هەتا بەرەو قیامەت دەوڕی بوومەلەرزە زۆر دەبێت. لە سەدەی بیست دا زاناکان دەڵێن لە ماوەی چل ساڵی ڕێکا هەزار بوومەلەرزە ڕوودەدا. حەل لە چل ساڵە هەزار بوومەلەرزەی ڕێک لەم سەر زەوێ دەدا. لەم سەدەی بیستە کە ڕابرد، لە سەدەی بیست و یەکەما زیاتریش دەبێت کە ئێستا لە سەدەی بیست و یەکەماین. بەناوبانگترین بوومەلەرزەکان کە بەڕاستی بە ئاگامان دێتەوە، ڕەمبێ جەنابت کەمتر ئەم ئامارانەت بیستبێ، بزانی دونیا چی هەژانێکی بەهۆی ئەم بوومەلەرزانەوە بەخۆوە بینیوە، کە وشەی بوومەلەرزەت بیست دەبێت ناخت پەژێ. خێرا بڵێی یا اللە بڵێی لا اله الا اللە بڵێی سبحان اللە بڵێی حەمد و سەنا بۆ تۆ خوایە کە منیش لەو ئافاتانەدا بەسەرم نەهاتووە کە ماڵ و حاڵم لێ تێک نەچووە لە ساڵی هەزار و نۆ سەد و دوو دا لە بورکانی بیلیندا کە پلەی گەرمیەکەی هەزار و هەشت سەد پلەی فەهرانایتی بووە تەنانەت نەک مرۆڤەکانی سووتاندووە قاپ و مەنجەڵەکانی فافۆن و مسی ئەو سەردەمە بەسەریەکا تواونەوەکو لە مەعمەلا بتوێنەوە ئا لەو کاتەدا بە یەک ڕۆژ سی هەزار کەس مردووە شاری شاری سانبیار ئەو شارە بوو کە ئەو بورکانەی لە 1992 دا لە سەدەی بیستەما لێدا سی هەزار کەسی تێدا دەژیا هەر سی هەزار کەسەکەی مردن چوار کەس ڕزگاریان بوو بە سەلامەتی ئەوەی کە جێی سەرسوڕمانە ئەوەیە سبحان اللە کە خوا ئەجەلی یەکێ نەهێنێ لەو چوار کەسە یەکیان زیندانیەک بوو کە بۆ بەیانیەکەی سەعات هەشت ئیعدام دەکرا ئەو بە سەلامەتی لە زیندانە هاتە دەرەوە ئەو سی هەزار کەسە بە پاشا و دار و دەستە و قازی و پۆلیسی وڵاتەوە هەر هەمووی تێداچوو ئەو زیندانیە بە سەلامەتی ڕزگاری بوو کە بەیانی بۆ سەعات هەشت دەبوایە لەژێر پەتی سێدارەدا بێ لە ساڵی هەزار و نۆ سەد و بیست و سێ دا لە سێی ئەیلولدا لە یابان بوومەلەرزەیەک لێیداوە بە چەند سانیەیەک سەد و پەنجا هەزار کەسی کوشتووە، دوو سەد هەزار باڵەخانەی ڕووخاندووە، حەوت سەد هەزار خانووی وێران کردووە، بەڵام یابانیەکان لەو زەمەنەشدا بە حەوت ساڵ هەموویان چاک کردەوە. لە تەموز لە ساڵی 1939 دا لە تورکیا بە یەک جاری بوومەلەرزە 25 هەزار کەس کوژراوە لە تەموزی 1940 دا بەهۆی بوومەلەرزەوە لافاو لە وڵاتی سین هەستا لە ماوەی یەک ڕۆژە 57 هەزار کوژراوە و 20 ملیۆن ئاوارە بووە لە ئابی 1940 دا لە تورکیا 45 گوندی ئەرزڕۆم ڕووخاون 437 کەس مردوون و 6 هەزار کەس بێماڵ و حاڵ بوون لە هەزار و نۆ سەد و پەنجا و چوار دا لە مانگی ئابدا بەهۆی بوومەلەرزەوە لافاو و تسونامێش کە لە وڵاتی سین ڕوویداوە لە ماوەی دوو ڕۆژە چل هەزار کەس لە ئاوا خنکاون کە ڵی چل هەزار کەس ئەوە بەس بەدەم خۆشە تۆ چوار مردول لە بەردەستاوێ نازانی چیان لێ بکەیت لە 1950 دا لە ئەیلولا لە مانجی ئەیلولی لە ساڵی 1950 دا لە یابان 4464 کەس بە بوومەلەرزە مردوون و چوار سەد هەزار ماڵیش ئاوارە بوون. لە هەزار و نۆ سەد و شەست دا لە وڵاتی مەغریبی عەرەبیدا بە دوو بوومەلەرزە لە ماوەی دوو ڕۆژا بیست هەزار کەس ژێر دار و پەردوو کەوتوون و مردوون. لە هەزار و نۆ سەد و شەست و دوو دا لە ئێران لە شاری ئەسفەهان بە یەک بوومەلەرزەی یەک ڕۆژ لە چەند چرکەیەکا دوانزە هەزار و چوار سەد و سێ کەس مردوون و بیست و پێنج هەزار کەس بیست و پێنج هەزار خانوو ڕووخاوە لە بیست و پێنج گوندا و سەد هەزار کەسیش ئاوارە بووە. لە سی و یەکی ئابیس هەزار و نۆ سەد و شەست و هەشت دا لە ئێران لە شاری خۆراسان و دەوروبەریدا بە یەک بوومەلەرزە سی هەزار کوژراو و حەڤدە هەزار برینداریان هەبووە. لە دوانزە تا سێنزەی تشرینی دووەمی هەزار و نۆ سەد و حەفتا دا لە بوومەلەرزەی بەهێزەوە کە ئاوی دەریاکان هەمووی هەڵچوون لە وڵاتی پاکستانە پێنج سەد هەزار کەس مردووە. پێنج سەد هەزار کەس، نیو ملیۆن مرۆڤ. سبحان اللە ئەمە بە لافاو بەڵام بە پێچەوانەوەی دوو ساڵ دوای ئەوە لە 1970 دا لە تەنیشتەوە لە وڵاتی هیندستاندا گەرمایەک ڕووی لە وڵاتە کرد تەنها لە ماوەی یەک ڕۆژدا 800 کەس بە گەرما مردن هیچ شتێک نەبوو فێنکیان بکاتەوە هەر لە وڵاتی هیندستاندا لە 1970 دا 180 هزار کەس بە یەک ڕۆژ لە بوومەلەرزەیەکە مردوون 180 هزار مرۆڤ یانی بەڕاستی بومەلەرزە کە ناوی دەبیست ئێمە ئەم ئامارانەمان وەکو خۆی نەبیستووە یان لە بیرمان چۆتەوە لە هەزار و نۆ سەد و حەفتا و شەش دا لە بیست و هەشتی تەمموزدا بومەلەرزەیەک لە وڵاتی چینی داوە بە پلەی هەشت و لە دایادووی ڕێختەر کە یەک سانیەیەک ڕوویداوە حەوت سەد هەزار کەس گیانیان لەدەستداوە حەوت سەد هەزار کەس کە ئەوە دووەم جار بووە لە مێژووی مرۆڤایەتیدا لە وڵاتی سینا بوومەلەرزەی ئاوا ڕووبدا، چونکە لە هەزار و پێنج سەد و پەنجا و شەش ی زاینیشدا لە یەک بوومەلەرزەیا هەشت سەد و سی هەزار کەس لە یەک ڕۆژا مردوون لە وڵاتی سینا. هەشت سەد و سی هەزار کەس. لە تشرین لە چواری مارسی حەفتا و حەوت دا لە بوخارستی پایتەختی ڕۆمانیا بومەلەرزەیەکی بە پلەی حەوت و لە دەیادووی ڕێختەر یانزە هەزار کەسی کوشتووە. لە تشرینی دووەمی حەفتا و حەوت دا بومەلەرزەیەک لە وڵاتی هیندستانی دا و بیست هەزار کەسی کوشتووە. لە حوزەیرانی هەشتا دا لە ئەمریکا دا گەرما هاتووە دوای بومەلەرزە. لە ئەنجامی ئەو گەرمایەدا هەرچی کشتوکاڵییە بۆتە بیابان، زەوی کشتوکاڵی، ئەو هەموو باخ و باخاتە بۆتە بیابانی سوور. هەرچی ئاژەڵە منار بۆتەوە لە یەک مانگە هەموو کارگەکان داخراون لە یەک ڕۆژە هەزار و چوار دوو سەد کەس لە گەرمان مردوون ئەوە ئەو بوومە لەرزانە کە باس دەکرێن ئەمە بەس لە بیست هەزار و سی هەزارە ئامارەکان دەخوێنمەوە ئەینا ئەوەی پێنج سەد کەس و هەزار کەس و دوو هەزار کەس ئەوە هەر ناخوێندرێنەوە ئەوەندە بە قایمە زۆرە بە چەندین جومعە تەواو نابێت ساڵی هەزار و نۆ سەد و هەشتا و پێنج لە کۆڵۆمبیا بە یەک بوڕکان سی هەزار کەس مردن، بەڵام سبحان اللە کاتێ بوڕکانەکە ڕوویدا و ئەو شارە سی هەزار کەسی لێ دەژیا کە هەڵگەڕایەوە بە سەریاندا یەک لاشەش تا ئێستا نەدۆزرایەوە چونکە زەوی هەڵی لوشینەوە بۆ ناخی خۆی هەر لاشەکانیشیان دەست نەکەوتنەوە ی خەڵکی چونکە هەر کە هەڵی گێڕانەوە لەگەڵ خۆیان قوتی دان بە ناخی زەویدا وەکو قاڕون ئەوەی کەوا ئام لەم ئامارە دڵتەزێنانەدا بەڵام بۆ ئاگاهێنانە و شکرانەبژێری خوا دەیانخوێنمەوە باسی دەکەین و دەرس و عیبرەتی گەورەی لێوەرگرین لە حەڤدەی ئابی 1999 دا بوو لە وڵاتی تورکیا بە چل و پێنج چرکە بە ماوەی کەمتر زۆر کەمتر لە نیو دەقە بە چل و پێنج چرکە سیانزە هەزار و چوار سەد و حەفتا و دوو کوژراو و بیست و حەوت هەزار و سەد و شەست و چوار بریندار و سی و سێ هەزار و هەشت سەد و چواردە خانوو ڕووخان و سەد و سی و دوو هەزار کەسیش ئاوارە بوون. ئەوە ساڵی هەزار و نۆ سەد و نەوەد و نۆ مێژووەکەی دوور نییە لە خۆمانەوە چەند ساڵی ڕابردوو هەر لەو وڵاتی تورکیایە. بەڵام ئەوەی کە ئاماژەی پێکرا ئەوە بوو، شاهیدحاڵەکانی ئەو بوومەلەرزەی ئەو کاتی بیست حەڤدە ی ئابی هەزار و نۆ سەد و نەوەد و نۆ ی تورکیا وتیان لەو شەوەدا لە یەکێک لە کەنار دەریاکان بەهۆی ئەوەی ڕێوڕەسمێکی عەسکەری هەبوو و مانۆڕێکی سەربازی بە سەرپەرشتی تورکیا و ئامادەبوونی جەنەڕاڵەکانی ئیسرائیلی و ئەمریکی تەواو بووبوو، پلەی ئەفسەریان دەدا بە هەندێ ئەفسەر، ئا لەو کاتەدا دەستیان کردبوو بە ڕەقس و سەما و عەرەق خواردنەوە بێ ئەمری خوا. یەکێ لە جەنەراڵە تورکییەکان داوا دەکا دەڵێ، ئێمە لەگەڵ ئێوەین، بە ئەمریکا و بە ئیسرائیل دەڵێ، ئەوەی بەربەستی دواکەوتنی ئێمەیە کە نەگەین بە پێشکەوتنی ئێوە، ئەو قورئانەیە کە محەمەد کاتی خۆی نعوذ باللە وەک نەگبەتی هێنای. لەبەر ئەوە بە نەقیبێک دەڵێ بڕۆ قورئانێکم بۆ بێنە. ئەویش ڕادەکا قورئانێک دێنێ لە مزگەوتێکی نزیک ئەو شوێنانەوە. ئەڵێ ئەو ئایەتەی تێدایە کە دەڵێ خوا بۆ خۆی پارێزگاری لەم قورئانە دەکا و قەت قورئانی نەبینیوە نەیخوێندەتەوە بزانێت چی تێدایە جا ئەوە نەزانینترین نەزان ئەوەیە شتێک نەخوێنێەوە نەزانی چی تێدایە و ڕقیش لێی بێ وتی ئەو ئاەتەیە کە دەڵێ ئینا نحن نزلنا الذکر وإنا له لحافظون وتی دا ئابم دەیە ئەو ئاەتەم بۆ دەستنیشانکە نەقیبەکە ئایەتەکەی دایە دڕاندی نعوذ باللە قورئانەکەی فڕێدایە ژێر پێی چەند ڕاقیسەیەکەوە وتی ڕەقسی لەسەر بکەن و ئەو ئیسلامەی ئێمەی نەگەیان بە ئەمریکا و ئیسرائیل با ڕزگارمان بێت لە دەستی ها کابرای ئەمریکی ئەو بیادەبیەی نەکرد کابرای جوولەکەش ئەو بیادەبیەی نەکرد کابرای بە تەسکەرە مسلمان ئەو بیادەبیەی کرد پەنا بەخوا هەروەکو چەند ڕۆژی ڕابردوو لەم هەرێمی کوردستانەدا ئێمە نامانەوێت ناوی کەسەکان بێنین بەرزیان کەین خەڵک بیان ناسێ کابرایەکی بە حیساب بەرپرس لەم هەموو بار و دۆخە ئاڵۆزەی ئەم هەرێم و کوردستان و ئەم هەموو هێرشی دەرەکی و ئیقلیم لەگەڵ بەغدا و لەگەڵ ئەوەی ئاڵای کوردستانمان وا لە خانەقیندا دەگرن لە مەڵبەندێکی کوردۆلۆجیدا لە باتی ئەدەب و زمانی کوردی فێری نەوەکانمان کە کۆڕێکی بەستۆ باسیەوەی کردووە گەورەترین لەمپەر لەبەر ئێمەدا موسڵمانان و ئیسلام و قورئانە ئەبێ ئەوە لابەین چونکە ئێمە بەهۆی ئەو قورئانەوە دواکەوتووین ئێمە ئەو ئەسحابانە هاتون میلەتی ئێمەیان زیندە بە چاڵ کردوە بێت تۆڵە لە مسلمانان بکرێتەوە ئێمە وەختی ئەوەمانە وەکو میلەتی کورد بەڵام دڵنیا بە ئەوە بەهۆی ئەم ئەهلی مزگەوتانەوە کەم وڵاتی ئێمەش ئاوا ناهەژێ ئەو نەقیبە دەرچووە لەو ناو خەڵکەدا سی ژەنەڕاڵ و پلەی لیوا لەو ژوورەدا بوون لەو هۆڵەدا نەقیبەکە دەڵێ کە ئەوەم بینی ترسام وتم ئێستا خوا غەزەبمان لێ دەگرێ لە ژوورەکە هاتمە دەرەوە بە پەلە بەڕاکردنێکی زۆر ڕام کرد وەختێکم زانی ئاگر لە دەریاکەوە بەرەو کۆشکەکە ڕۆی یەک پارچە ئەو کۆشکە بە ناخی زەویدا چۆ خوارەوە ئەو سی جەنەڕاڵە حەتا ئێستاش بەو هەموو ئەمریکا و ئیسرائیل و تورکیا نەیانتوانیە دانەیەکیان بدۆزنەوە سێ هەزار کەس لەو باڵەخانەیەدا بوو بە پاسەوان و پۆلیس و خادم و حەشەمەوە هەر سێ هەزارەکە تێدا چوون لاشەکانیان دۆزرانەوە بەڵام لاشەی ئەو سی کەسەی لەو هۆڵەدا بوون تا ئێستا لاشەیەکیان نەدۆزراوەتەوە تەحەدای قورئان دەکەی تەحەدای خوای پەروەردگار دەکەی خاکت لە ژێرا دەهەژێنێ وتی هەر یەک پارچە ئاگر لەو زەریایەوە هات و لەو دەریایەوە بەرەو کۆشکەکە ڕۆیشت و بە ناخی زەویدا بردیە خوارەوە لەبەرەوە ئامان خوای پەروەردگار محاربە ناکرێ ئەم ئیسلامە وەکو ئەو وایە کەسێ بڵێ ڕقم لەو پیرە مەگرونەیە و ئەو بەربەستەی دروست کردو و چاوم لەو دیوی مێرگەپان نییە بیڕوخێنم بابە سەری لێدەم سەری لێدەی کەللەت دەتەقێ پیرە مەگرون لە شوێنی خۆی ناجوڵێ بەخوا لەوە گێلترە ئەو کەسەی بێ کەللە لە ئیسلامدا سەری خۆت و نێوچانی خۆتی پێ دەتەقێ ئیسلامەکە نە بە مەلایەک سپێردراوە دیفاعی لێ بکات نە بە مام حاجیەکی وەک تۆ نە بەو گەنجە ئەوە خوا بۆ خۆی خاوەنیەتی سەری ئەو کەسانەی دەمێکە پەڕاندووە زمانی ئەو کەسانەی دەمێکە لە قوڕگەوە دەرێناوە بەس قاو و قیشتان بۆ دەمێنێتەوە بۆ عیبرەت ناگرن ئا لەو کاتەدا سبحان اللە ئەو هەموو خەڵکەی دەوروبەری ئەوەش سێانزە هەزار و چوار سەد و حەفتا و دوو کەس گیانیان لەدەستدا لە مەسافەی چل و پێنج چرکەدا بەس چل و پێنج چرکە ئەم زەوێ بلەرێتەوە تۆ ژیانت لێ تاڵ دەبێ ئا لەوێدا چەندین خەڵک تۆبەکار تۆبەیان کردووە لە تورکیا ڕاقیسە هەبووە لەو وەختەیە ئەڵێ خەریکی خراپەکاری بۆ خوێندومەتەوە ئەڵێ لەو کاتەدا هاوارم دەکرد یا ئەڵڵا چونکە هەموو کۆشکەکان ئاوا دەهاتن و دەچوون دوای ئەوەی کە بومەلەرزەکە ئەو کۆشکەی ئێمەی نەڕوخاند وتم بەس اللە فریام دەکەوێت لە داوێن پیسیەوە بەرەو خوا گەڕایەوە بوو بە محەجەبە تۆبەی کرد دەیان خەڵک تۆبەی کرد بۆیە ئێمە کە ئەم ڕووداوە نەدەبیستین ئەبێ بگەڕێنەوە بۆ لای خوا ئەبێ بە خۆماندا بچینەوە ئەبێ شکرانە بژێری ناو ماڵ و حاڵەکانی خۆمان بین نابێت تەکەبور بەسەر فەقیر و هەژارا لێبدەین چونکە چەند خەڵک لەو تورکیایە لەو یابانە لەو وڵاتی سینەوەی کە باسم کرد ئەم ئامارانە سامناک بوون بەس بە ئەرقام خۆشە ئەی نابیەنە بەرچاوت کە دەڵە سەد و پەنجا هەزار مەیل لە شوێنێک دانراوە سەوت دەڵە دە هەزار مریشک لە ئەنفلۆنزایەکە لە پەتایەکە لە کوردستانی خۆمان ماوەکانی پێشوو ئەیوایە لە دەواجین ئەڵە دە هەزار مریشکم فڕێداوەڵە دە هەزار مریشک بەس بەداخەوە نرخی مرۆڤ لە مریشکیش کەمتر بووەتەوە بۆیە ئەوەندە کوژراو بۆ ئەوەندە ئەم بێدینە مرۆڤیان قەڵاچۆ کرد لە ساڵی 2023ەوە بۆ معلوماتی جەنابتان بەس لەم عێراقەدا دە بۆ ئێمە بۆ شکری خوا نەکەین برای کار بەدەست بۆ تۆ دەحەدای قورئان وازانی ئێمە سەحابەی پێغەمبەر صلی الله علیه و سلم لایەقێتیەوە نیە دەمی پیسی تۆ باسی بکە ئەوانە گەلێ لەوە گەورەترن ئەبێ مەمنونی خوا بین کەوا لەم ئاگربارانی عێراقەدا ئەم هەرێمە بچکۆلەی ئێمە بە پارێزراوی ئەمینی ماوەتەوە بەس لە عێراقا لە 2003ەوە ڕژێمی دیکتاتۆری کە ڕوخاوە هەتاوەکو مانجێک لەمەوبەر ملیۆنێک و 560 هزار کەس کوژراوە ملیۆنێک و 560 هزار کەس کوژراوە بە 4600 ئەمریکیەکانیشەوە ئەمە تۆ کە ئەمین لە ماڵی خۆتا دانیشتووی حەق وانییە هەستی لەو ماڵە تا شەو نوێژێ بکەی نوێژی چەشت تەنگاو بکەی سەدەقە و خێر و خێراتی لێ بکەی عیبادەتی خوای لێ بکەی بەڵێ حەقە بەڵێ خۆشەویستان کەس نییە لەم سەر زەوێدا بڵێ ئەزانم کەی بوومە لەرزە دێ ئەم هەموو عیلمە ئەڵێ پێشبینی دەکرێ بەڵام ناتوانێ بڵێ دەقەیەک لەمەوبەر حەتا لێی نەدا هیچ جیهازێک لەو یابانەدا نییە بڵێ ئەم شوێنە بوومە لەرزەی لێدا حەتا لێی نەدا هیچ عیلمێک نییە کەشفی بکە تەنها سەگ پێی دەزانێ گورگ پێی دەزانێ دوو ڕۆژ پێس بوومە لە دەزەکەی تورکیا ئەوانەی کەوا لە دیەکاندا خێرخوازی گەڕاون لە دیەکانی تورکیادا ئەڵێ سیرمان دەکرد لە پانزەی ئابدا بوو دوو ڕۆژ پێش ئەو بوومە لەرزەی 1990 ئەڵێ سەگەکان کۆ دەبوونەوە بەرەو شاخەکان دەڕۆیشتن گورگ کۆمەڵ کۆمەڵ دات و شەرمیان لە خەڵک نەدەکرد و دان لوران دوو لوتیان لە ئاسمان دەکرد دوو ڕۆژ پێش ئەوە و ئەو شەوەی بوومە لەرزەکە ڕوویدا بە هیچ شێوەیەک نەدەسرەوتن هەموو خەڵک شایدی ئەوەی دا واتە ئەوانە هەست پێ دەکەن هێزەکەیە لە ناخی زەویدا دەکوڵێ گوێدرێژ بە چارەگە سعاتێک بە پانزە دەقە پێشەوە گوێیەکانی هەستی پێ دەکرێت کە دەزانێت بوومە لەرزە لەو شوێنەیەدا ڕادەکا و لێی دوور دەکەوێتەوە لە وڵاتی خۆماندا لەم کوردستانی خۆماندا شوێنێک هەیە ئێستاش گۆشتی کەڵەشێر ناخۆن مەگە گەنجەکان ئەوەی تازە پێگەیشتۆ پیرەکانیان تا مردیش ناخواردووە چونکە لەو زەمەنەدا سەیر دەکەن سەر لە ئێوارەیەکی درەنگە هەرچی کەڵەشێری ئەو دێیە یەک پارچە لە کولانەکان دێتە دەرەوە و ڕادەکا و مل بە شاخەکەوە دەنێ ڕیشسپی و مامۆستای ئاینی پیاما قوڵەکانیان دەڵێن با بڕۆینە دەرەوە ئەمە هەرگیز شتی وا نەبیسراوە ئەم هەموو کەڵەشێرە بەرەو ئەو شاخە ڕۆیشت وا ناودێیەکەیان گوندەکەیان بەجێهێشت، هەموو بە شوێنیاندا ڕادەکەن، دەڕۆنە دەرەوە و یەک پارچە بوو مەدرەزیەدا و خانوەکانیان بەسەرا دەڕوخێ. هەستیان کردووە کە هێزێک هەیە لە ناخی ئەو زەویەدا پێت دەڵێ خوای پەروەردگار بەو هەموو عیلم و تەکنەلۆژیای تۆ بەقەدەر گوێدرێژێک نازانی ئەوەی خوا نەناسێ دوور لە ڕووی جەنابتان لە گوێدرێژ گوێدرێژترە جا حەیفە پیاو پیاوی گوێ درێژ بێ ئەوەی مەسولەکەی گوێ درێژ بێ ئەبێ بۆخۆی دڕووی دەم لە جەنابتان نەبێ ئەبێت لە گوێ درێژ گوێ درێژتر بێ ئەوەی کە وابزانێ گوێ درێژ مەسولیەتی ئەبێ گوێی ببڕدرێ ئەوە دەسەڵاتێکی مسوڵمانانە نییە ئەوەی بەرامبەر بەم قورئانە پیرۆزە لە وڵاتێکی پڕ مسوڵمان و پڕ مزگەوت و پڕ عیلم و زانیاری و ئەهلی ئیمان و جومعەدا بیەوێ بێ ئەدەبی بەرامبەر بە ئەم دینە بکە وەڵە خۆشەویستان هەرگیز مەڵێ ئێمە لەسەر هێڵی بوومەلەرزە نین من کە سەیری تەلەفیزۆنەکانم دەکرد بە عموم دەڵێم بەداخەوەم بەس باسی ئەوان دەکەم وەڵا مەترسی بۆ سەر ئێمە نییە خۆ ئەو هێڵەی ئێمە لەسەر هێڵی بوومەلەرزەی عالەمی نییە براکەم خالقی ئەسبابەکان بێمنەتی دەرمەبڕە بڵێ سوپاس بۆ خوا وەڵا چاوەڕێم دەکرێت وڵا سوپاس بۆ خوا بڵێ حەمد و سەنا بۆ خوا بڵێ خوا لێت بە زیادە کە ئەم وڵاتەی ئێمەت بە شوێنێکی ئەمین دروست کردووە لەسەر هێڵەکانی بوومەلەرزەدان نەناوە کەس نەیدەگوت سوپاس بۆ خوا نانا مەترسی نییە بۆ وڵاتی ئێمە دەوا مەترسی ئەو مەنتیقەی دوێنێ مەکتەبەکانی مەنتیقەی ئامەدی داخران تەلەبە نەیدەوێرا بچێ بۆ مەکتەب مامۆستاکانیش نەچوون مەترسی نییە وەڵا ژیانت لێ تاڵ دەبێ لە هەکاری داوە لە دهۆکەوە خەڵک دەلەرزی وانیە وە بەس ئەوەی من بوکەلە یشفان مایە بەخوا کە تۆش ڕۆیشتی ئەو قەبرەوە وەکو ئەو مەلەرزەی ئەم دنیا بەسەر تا تەقت دەبێ بەس ئەوەی لەگەڵ خۆتا بردتە قەبرەکەوە جا ئەو چاکانەش بە کەم مەزانە ئەگەم مسقاڵە زەڕڕەش بێ چونکە خوا دەفەرمێ لە ڕۆژی قیامەتا بە قەدەر یەک مسقاڵە زەڕڕە بە قەدەر ئەو خاش خاشەی ڕۆژەی کە لە پەنجەرەوە دەیبینی بە قەدەر ئەوەش چاکت کردێ دێتەوە ڕێگات بە قەدەر ئەوە تۆ بڵێ بە قەدەر مسقاڵە زەڕڕەش خێرت لەدەست هەڵنەوەرێ بەلە وەڵا دەتوانی بە تایبەت ئێستاکانە وا فرسەتی نۆمینەی حاجیانمان لە بەردەستایە کە ئەمڕۆ یەکەم ڕۆژی زیلحجەیە ئەوەی کەوا هەر نۆ ڕۆژەکە بگرێت لەمڕۆوە بە ڕۆژی بێ موبارەکە واجبیش نیە هەر نۆی بگری پێغەمبەری خوا سەڵسەم ساڵی وا هەبوو هەر نۆیەکەی گرتووە ساڵیش هەبووە چەندانەیەکی گرتووە ساڵیش هەبووە تەنها ڕۆژی عەرەفەی گرتووە نییە گەورەتر ڕۆژێک لەم دە ڕۆژە و نۆمینەی مانگی قوربان خوا لە قورئاندا فەرمووە والفجر وليال عشر سوێند بە دە شەوی ئەوەڵی مانگی قوربان دەخوا خوا سوێندی پێ دەخوا بۆ ئیمامی ابن حەجەر لە شەرحی بخاریدا لە فەتح الباریدا دەفەرمێ خوای گەورە چەند عیبادەت دایکی هەموو عیبادەتەکان نوێش لەم مانگەدا نوێش دەکرێ لەم مانگەدا ڕۆژوو دەگیرێ لەم مانگەدا حەج دەکرێ لەم مانگەدا قوربانی دەکرێ و خێر و خێرات دەکرێ ئەمە لە غەیری مانگی قورباندا کۆ نابێتەوە لە غەیری ئەم دە شەوانەدا ئەمەت بۆ ناکرێت لە هیچ کاتیشکەدا ناتوانانی قوربانی بکەیت ئەو هەموو خێر و خێراتە ناکرێت ئەو هەموو ڕۆژ و سونەتەی تێدا نیە ئەو هەموو شەو نوێژ و عیبادەت و زیکرەی تێدا نیە لەبەرەو گەورەترین ڕۆژەکانی ساڵە دەی بە فرسەتی بزانن پێغەمبەری خوا صلی الله علیه و سلم فەرمووی فاکثروا فیهن ئەجا خۆ ئەمە پارەی تێ ناچێ خۆ ئەمە بە هەژاریش دەکرێ خۆ با بە دەردەداریش دەکرێ بە کەنفتی سەر جێگاش دەکرێ زۆر بڵێ بڵێ لا اله الا الله زۆر بڵێ الله اکبر زۆر بڵێ الحمد لله زۆر بڵێ سبحان الله خۆ ئەمە بە هەموو کەس دەکرێ کرێکاری لەسەر ئیش فەرمانبەری لەناو فەرمانگە نەخۆشی لەسەر جێگا، پیرێژنەی لەناو بە تەزبێحەکەت، گەنجیل، لە کاتێکا لە قوتابخانە دەگەڕێیتەوە تا دەگەیتەوە ماڵت دەتوانی سێ سەد چوار سەد جار بڵێی لا الە الا اللە زۆر ئەم زیکرانە بکەن پێغەمبەری خوا صلی اللە علیە و سەلم ئاماژەی پێکردوون و چاویشتان لە فەقیر و هەژاران بێ برا بەڕێزەکانم وەڵڵاهی فەقیر و هەژارێکی زۆر لە کۆمەڵگاکەماندا هەیە بەتایبەت بەرە جێژنە بەرە وەرزی سەرما دەڕۆین چ خێرە مناڵێکی والله دای وای مڵین هەر هەتیوی بێ باوک کورە زۆر کەس هەیە هەتیوی بێ باوکە و باوکیشی هەیە کە تۆ هیچن نەبوو لە هەتیوەکە بێ دەرەدانترە چ خێرێکە باڵتۆیەکی گەرمی بۆ بکڕی جووتێ قۆندەرەی باشی زستانی بۆ بکڕی سۆبایەک بۆ ماڵێکی هەژار بکڕی بەرە جێژنانە و یارمەتی بدەی نانی جێژنی بۆ ئامادەکەی ئەم خێرانە لە دەست خۆتان مەدەن بەڵکو خوای گەورە بیکاتە دەفعی بەڵا و موسیبەت لەسەرمان ئاگربارانێکە لە هەموو جیهانەوە ئاگر دەبارێ ئەوە ئێمە ئەوینین شکل لە وڵاتەکەی خۆماندا ئەگەر کار بەدەستەکانمان تۆزە ڕەحم بە خۆیان بکەن واللە شەرمەزاریە واللە خەجاڵەتیە واللە داماویە لە وڵاتێکا وڵاتان پڕ بوو لە دۆلاری ئەم کوردستانە شوێن نیە بیگرێ کەچی بڵێی وەڵای فەقیر هەیە لەبەرە جێژنانە موحتاجە بۆ سۆبایەک و بۆ باڵتۆیەک و بۆ بەرمیلێک نەوت واللە عەیبە واللە شەرمەزاریە خاکەکەت خەریکە نەوت دەیتەقێنێ و دێتە دەرەوە تا ئەستا چاوەڕێ بی تەق و هوڕی بەرمیلێک هەتا بەرمیلێکت بە هەزار منەت دەدرێت هیوایە پارەی نەوتەکەشت پێ نادرێ داماوە لەبەرەوە ئەم کابرای کە دوێنێ و پیرێ تڕۆ کرا و ترۆ کرا حەوت سەد ملیار دۆلاری لە بانقەکانی جیهانیدا هەبوو چ سوودێکی پێگەیاند هەمووی دەست بەسەرا گیرا کورە تا ئێوەش پارەکانیان بۆ نەخواردوون تا بلۆک نەکراوە تا بلۆک نەکراون کورە تا لە بلۆکیان نەگرتوون دەفریای خۆتان کەون دە چاوێکی خێرتان لەم میللەتە هەژارە بە قەناعەتە مسوڵمانە دڵپاکە بێ والله ملت نیە لەم ملەتی ئێمە من کوبتر بێ پیرێژنی وایە بە سی هەزاری بێوەژنانش مەمنونە هێشتا نایدەنێ کە سی هەزار هیچ ناکەوت دەبووە خەڵک وەری نەگرێ کەچی هێشتا شکرانە بژێری خوایە بگەڕێنەوە بۆ سەر ئەو هەموو گەنجەی کە شەهادەیە و تەعین نەبووە کەرتی تایبەتی بۆ بکەنەوە بەرە جێژنانە خێری ئێوەی کاربەدەست ئەوەیە ئاوڕی خێر لە میلەتەکە بدەنەوە خێری ئەوەی میلەتیش ئەمەی ئێمەیە دڵمان بەرامبەر یەک پاک بێ سینەمان صاف بێ دەممان بە دوعای خێر بێ چاومان بەرامبەر یەک پاک بێ دڵمان بەرامبەر یەک صاف بێ باڕوو بکەینە خوای پەروەردگار بەڵکو خوا ڕەحممان پێ بکا ئەو کەلیمەیە لە کۆتاییدا دەڵێم توخوا زۆر بە دنیاوە مەشغوڵین توخوا با بیری قیامەتمان هەبێ واللە ئەم بەسەرهاتە دەرس و عیبرەتی لێوەردەگیرێت کە بەڵگەیە هەر کەسێ دایمە قیامەتی لەبیر بێ ڕووناکیەک لە ناو دڵیایەتی چۆن بە موبایلەکە لەم سەر بەوە سەی دنیا قسە دەکەی دڵەکان بە یەکەوە قسە دەکەن مامۆستا مەلا محەممەدی جەلیزادە مەلای گەورەی کۆیە لە تەفسیری کوردیدا لەلا لە بەرگی دەدا لە لاپەڕەی 627دا ئەوە سەرچاوەکەیە دەفەرمێ مامۆستا مەلا ئەحمەدی کۆرە هەبووە لە شاری سلێمانیدا ئەم پیاوە بیری لە چی کردوێتەوە ئای خەڵاو فڵان کەس ئەم کۆشکە ئەو تەلارە ئەوە ئەو سارە نەوەڵا بیری لەوە کردێتەوە خی پەروەردگار تۆ دەفەرمووی ڕۆژی قیامەت مسقالە زەڕە دەخوێندرێتەوە خوایە تۆ بڵێی ئەو تەرازوەی کە ئەعمالی پێغەمبەرانی پێ دەشێشرێ بەو تەرازوەش کردەوەکانی منی بەدبەختی پێ بچێشرێ ئای خوایە خەجاڵەت خۆم پێغەمبەران چیان لە پێناوی ئەم دینە لێ بەسەر هاتووە منیش بە دەستی خاڵی بچمە سەر ئەو تەرازوە هەر بەو تەرازوە کە کردەوەی پێغەمبەرانی پێ هەڵدەسەنگێندرێ منی بێخێریش هەبچمە سەر ئەو تەرازوجا خۆ خوا هیچم پێ نییە ئەفەرمێ خەریک دەبێ شێت دەبێ جەزبە و حاڵێک دەیگرێ شاری سلێمانی بە جێدێڵێ و بەرەو ئەزمەڕ ڕادەکا ڕادەکا بۆ قیامەتی خۆی دەگریا دواتر دەڵێ ئەم دینە دینی تەرکە دنیایی نیە با بگەڕێمەوە بۆ ناو ئاوەدانی دێتەوە دەچێتە مزگەوتی گەورە زمانی کاک ئەحمەدی شێخ دەبێ ڕەزا و ڕەحمەتی خوای لێ بێ سەیری ئەمانە چونکە هەر بۆ قیامەت ژیان ئەم دڵە پاکە بەبێ ئەوەی بڵێ فڵان کەس لە کوێ بووی بڵێ بڵێ ئەوەی خەبەرت چییە بانگی دەکا ئاشەوان ئاشەوان مەلا ئەحمەد وەرە فەرمووی بەڵام دوعا بکە بڵێ خوایە من بچووکم بمخە پاڵی ئەو گەورانە و لەژێر سێبەری ئەوانە منیش حەشر کە دەفەرمێ ئەمجا دڵم ئاوی خواردەوە ئەوە بۆ قیامەت دەژیان بۆیە ئەو دڵانە ئەوا بەیەکەوە پاک بوون خوای پەروەردگار لێ دەپاڕێنەوە ڕەحممان پێ بکەی یا ڕەبی خوا لە خێر و بەرەکەتی ئەم نۆ ڕۆژە و ئەم دەی ئەوەڵی مانجی قوربان بێ بەشمان نەکەی یا ڕەبی خوا لەم ڕۆژە مبارەکەدا لێمان خۆش بی یا ڕەبی لەم ڕۆژە مبارەکاندا قەڵەمی عەفو بێنی بەسە گونا و تاوانەکانماندا یاڕەبی خوایە ئێمە زۆر بچووکین زۆر خەجاڵەتبارین زۆر بێکردەوەین بەڵام خوایە لە ڕیزی چاکان و پاکان و پێغەمبەران و ساڵحان و شەهیداندا جێگایەکی بچکۆلەش بۆ ئێمە بێتەوە لە پاڵ ئەواندا یاڕەبی خوایە بە خراپەی خۆمانمان لەگەڵ نەکەی یاڕەبی خوایە بە خراپەی خۆمانمان لەگەڵ نەکەی خوایە غەزەبمان لێ نەگری خوایە حاڵ و باڵمان لێ تێک نەچێ خوا ماڵ و حاڵمان بەسەرا نەڕوخێ خوایە فەقیر و هەژاری لە ناوماندا بارکە خۆشگوزەرانی فەرحی هەبوویی خوایە ڕومانتیەکە یاڕەبی خوایە بارانی پەڵەی ڕەحمەتیش بەسەر ئەم کوردستانە وڵاتی موسڵماناندا ببارێنی یاڕەبی خوایە سەد و حەدی پەڵەش نزیک بۆتەوە بارانی ڕەحمەتی بێ موسیبەتمان بەسەرا ببارێنی خێر و بێری ئەو زەوێمان بۆ بڕوێنی خوایە ڕەحم بە حاڵی هەموو لایەکمان بکەی بە تایبەت ڕەحم بە نەخۆشەکانمان بکەی لەم بەرە جێژنانەدا خوایە شیفا بۆ نەخۆشەکان بنێری دڵی کەسوکاریان بە شیفای نەخۆشەکانیان خۆشکەی خوایە ئەوەی ئەولادی نییە لەم بەرە جێژنانەدا ئەولادی ساڵح پێی عەتاکەی و خێزانی حامی لێ بێ و دڵیان شاد بێ یا ڕحم الراحمین ئەوەی ئەولادی ناساڵحە بۆی ساڵح کە ئەوەی ماڵ و منداڵی ڕێک و پێکە خوایە لێی تێک نەدەی ئەوەی هەژار و دەستکردە خوا دەرگای ڕزق و ڕۆزی لێ بکەیەوە ئەوەی بەزەی بە خەڵکی موسڵمانی هەژارا دێتەوە یا ڕەبی خوایە زیاتر تۆش بەزەیت پێدا بێتەوە زیاتری پێ ببەخشی آمین آمین والحمد لله رب العالمین